بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. خودا بیدا لە هێڵێکی دەدا سەیری هەیە ڕێکەوت ونوزمدا نیگارم هاتە خەو ئەمشەو خەوم پێکەوت بە لەیلاوە وەرە بەرقا پێم لەیلایە ئەی مەجنوون شەهێکە سەد سەری فەرهاد و شیرینی لە بەر پێ کەوت. وتم ئاوێکی ڕەحمەت گەییە ڕۆحم ئاگری فیرقەت وتی لەم دۆزەخە زەحمەت کە دەربێ هەر کەسی تێ کەوت لەگەڵ دڵ چووم و بێ دڵ دێمەوە ئەو گەوهەرە یاڕەب. لەوێ کەوت و بەجێما یا لە ڕێدا کەوت و بێ جێ کەوت نیگاهی گرتە غیر و من دڵم لەت بوو تەماشاکەن خەدەنگی گرتە کێ شەق ژنی لە کوێ زەڕبی بەر کێ کەوت لەسەر شانی کەسانی دی جەنازەی من وتی چابوو ئەمیفتادەش لە خەم ڕزگاری بوو بۆ خۆی و سەر پێ کەوت. بە جلوەی ئەو وەکو شەونم فڕی هەر عەقڵ و هۆشێ بوو کە سێبەر مەحوە لەو جێیە هەتا ئاوی لەحزەیەک لێ کەوت.